بۆچی دەست و زمان وەک تەواوی فەرمودەکانی تری پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەم فەرمودەیەشدا هەموو وشەکان بەو پەڕی دیقەت و وریاییەوە هەڵبژێردراون ئەوە تا لێرەشدا باس لە دەست و زمان دەکرێت بێگومان باسکردنی تەنها ئەم دوو ئەندامە لە نێو هەموو ئەندامەکانی تردا چەندین حیکمت و خاڵی سەرنجڕاکێشی تێدایە مرۆڤ گەر بیەوێ زیان بە کەسێکی تر بگەێنێ بە دوو جۆر دەتوانێ ئەم کارە بکات، ئەمەش یان ڕووبەڕوو یان لە پاشەملە. لێرەدا دەست هێمایە بۆ زیان گەیاندنی ڕووبەڕوو، هەرچی زمانیشە ئاماژەیە بۆ ئەو زیانەی کە لە پاشملەدا دەدرێت. مرۆڤ یان ڕاستەوخۆ بە دەست زیان بە کەسی بەرامبەر دەگەیەنێت و مافی دەخوات، یان لە پاشملە بە زمانی غەیبەتی دەکات و لە ڕێز و شکۆی کەم دەکاتەوە و بەم جۆرەش مافی پێشێڵ دەکات. ئەم دوو حاڵەتە ناشیرین و قێزەوەنەش هەرگیز لە موسوڵمانی ڕاستەقینە ناوەشێتەوە، چونکە ئەو هەمیشە حەقویست و جوامێرانە هەڵسوکەوت لەگەڵ کەسانی تردا دەکات، لە ڕوودابن یا لە پاش ملە. لایەنێکی دیکەی سەرنجڕاکێش ئەوەیە کە پێغەمبەرمان صلی اللە علیه وسلم زمانی پێش دەست خستووە. هۆکاری ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە کەسی بەرامبەر جاری واهەیە دەتوانێت بەرپەرچی ئەو زیانە بداتەوە کە لە ڕێی دەستەوە ڕووبەڕووی دەبێتەوە، بەڵام ئەو غەیبەتەی یاخود ئەو بوختانەی لە پاشملە دەکرێت زۆر جار بێ بەرامبەر دەمێنێتەوە و ئەو کەسەی بووەتە قوربانی ناتوانێت بەرگری لە خۆی بکات بۆیە ڕەفتارێکی لەو جۆرە زۆر بە ئاسانی دەتوانێت تاک و کۆمەڵ و تەنانەت نەتەوەکانیش بدات بە گژ یەکدا و گیانیان لە یەکتر حەڵاڵ بکات. هەروەها بەدواداچوونی ئەو خراپەیەی لە زمانەوە دەردەچێت قوڕسترە لە بەدواداچوونی ئەو خراپەیەی لە ڕێی دەستەوە ئەنجام دەدرێت، هەر بۆیە سەروەرمان، علیه الصلوة والسلام، زمانی پێش دەست خستووە، لە لایەکی تریشەوە فەرموودەکە جەخت لەسەر ڕێز و شکۆی مرۆڤی موسوڵمان دەکاتەوە لای خوای گەورە. ئەو بەها و حورمەتەی کە مرۆڤی موسوڵمان لای گەورە هەیەتی، داخوازی ئەوەیە کە هەموو مسوڵمانێک لە بەرامبەر برای مسوڵمانەکەیدا ئاگای لە دەست و زمانی بێت و ڕەچاوی مافی بەرامبەرەکەی بکات. ئەگەر یەکێک لە ڕەهەندە ئەخلاقیە گرینگەکانی ئەم ئیسلامیەتیەی کە بە هزری ئاسایش و ئاشتی جیهانیەوە هاتووە بریتی بێت لە دوورکەوتنەوەی تاکی مسوڵمان لەو شتانەی زیانی مادی و مەعنەوی پێدەگەیەنن ئەوا ڕوکن و ڕەهەندێکی گرینگی تری بریتیە لە دوورکەوتنەوە لە زیانگەیاندن بە کەسانی تر با کەمێکیش بێت. نەک هەر ئەوەندە، بەڵکو پێویستە لە هەموو ئاست و توێژێکی کۆمەڵگەدا ببێتە نمونەی ئاسایش و دڵنیایی. بەڵێ، موسڵمان بە ئەندازەی ئەو هەستی ئاسایشەی لە ناخیدا هەڵی گرتووە و بە ڕێژەی ترپەکانی ئەو دڵەی کە بە دڵنیایی و متمانە بەخشیەوە لێدەدات، موسڵمانێکی ڕاستەقینەیە. ئیدی موسڵمانی ڕاستەقینەش لە هەر جێیەک کە بۆی دەڕوا، لە هەر شوێنێک کە تیایدا هەڵدەسێ و دادەنیشێت، یەک پارچە بەرجەستەکاریی ئەم هەستەیە کە لە، السلامەوە هەڵقوڵاوە. کاتێک دەگات بە موسوڵمانان سەلامیان لێ دەکات و ئاسایش پەخش دەکات. کە لێشیان جیا دەبێتەوە، هیوای سەلامەتیان بۆ دەخوازێت. ئەوجا دەڕوات. تەحیاتی نوێژەکان بە سەلام دەڕازێنێتەوە. ئەو دەمەش کە لە حوزووری پەروەردیگاری جیا دەبێتەوە، هەر بە سەلامکردن لە باوەڕداران جیا دەبێتەوە. جا ئیتر وەها مرۆڤێک کە تەواوی ژیانی بەم شێوەیە لەسەر خولگەی ئاشتی و ئارامی بەڕێ دەکات، مەحاڵە بنەما فیکرییەکانی خۆی پشتگوێ بخات و ڕێیەکی دژ بە ئاسایش و متمانە و تەندروستی و سەلامەتی مادی و مەعنەوی، دنیایی و ئۆخرەوی بگرێتە بەر، یاخود بیر لەوە بکاتەوە کە زیان بە خۆی یان چواردەوری بگەیەنێت. پاش ئەم ڕوانینە گشتییە پێمان باشە چاوێک بخشێنین بە چەند لایەکی تری فەرموودەکەدا کە هەر لە ڕۆحی ئەو کانیاوە سازگارەوە سەرچاوەیان گرتووە. ئەلف، موسوڵمانی ڕاستەقینە متمانەپێکراوترین نوێنەری ئاشتەوایی جیهانییە. باء، موسوڵمان لە هەر جێیەک بێت بۆن و بەرامەی ئەم هەستە بەرزەی ناو کرۆکی ناخی پەخش دەکات. جیم، ئەو نەک هەر دوورە لەوەی ببێ بە ئەزیەت و ئازار، یاخود زیان بۆ کەسانی دی، بەڵکو لە هەر شوێنێکدا ناوی ببرێت وەک هێمایەک بۆ ئاسایش و ئارامی یاد دەکرێتەوە. دال، لە دیدی ئەودا، جیاوازییەک نییە لە نێوان ئەو دەستدرێژییەی بەدەست دەکرێت لەگەڵ ئەو فیتنە و دەستدرێژییانەی کە لە ڕێی زمانەوە ئەنجام دەدرێن، جا غەیبەت بێت یان بوختان، بە کەم زانین بێت یا قسە هەڵبەستن، بگرە هەندێ جار تاوانی دووەمیان لەوەی یەکەمیان گەورەترە. هە ئەگەر مسوڵمانێک هەندێک لەم گوناهانەش ئەنجام بدات، هێشتا هەر مسوڵمانە و بە لە دیندەرچوو دانانرێت. واتە بە گوێرەی بیروباوەڕی ئێمە شتێک نییە ناوی مەنزڵێک لە نێوان کوفر و ئیماندا بێت و بە وێنەی سەرجەم کایەکانی تر پێویستە لە بابەتی ئیمان و ئیسلامیشدا هیممەتمان بەرز ڕابگرین و داخوازی کەماڵاتی ئینسانی بین واتە بە مسوڵمانیەتێکی هەروا سادە ڕازی نەبین بەڵکو ئیماندارێتی کامڵ بکەینە ئامانج جا هەروەک بینیتان ئەمانە و چەندین لایەنی وەک ئەمانەش لەسەر ئەو زارەی کە گوفتارەکانی موعجیزەیە لە تەنها دێڕێکدا جیا کراوەتەوە. سەبارەت بەو بەشەی فەرموودەکەش کە دەربارەی موهاجیرە، تەنها بەو بەرکوڵەی سەرەوە واز دێنین و دەچینە خزمەت فەرمایشتێکی نوورینی تری ئەو گیانی گیانانە صلی اللە علیه و سلم. فەرموودەکە باس لەو نهێنیە دەکا کە بەهۆیەوە ئیسلامەتی ئیماندار شکۆفە دەکات و دەگاتە پلەی ئیحسان و ئیتقان، واتە، ئەو ئیماندارەی لە ڕووە دەرەکی و کرداریەکەیدا گەیشتووەتە ئاستێکی تێر و تەسەل و دوور لە کەم و کورتی، هەروەها لە ڕووە ناوەکیەکەشیدا نهێنی ئیحسانی لە خۆیدا بەرجەستە کردووە، پێویستە بە شێوەیەکی ڕەها دەستبەرداری هەموو ئەو شتانە بێ کە پەیوەندیان پێوەی نیە، گومانیش لەوەدا نیە کە دەستبەرداری دەبێت. جدیەتی ناغ لە ڕواڵەتدا ڕەنگ دەداتەوە ئەو مرۆڤانەی ژیانیان خاڵیە لە جدیەت و بەردەوام خەمسارد و بێباکەن لە پەرستشەکانیشدا هەروان ئاوها مرۆڤێک لەوانەیە لە کاتی وەستانیدا بۆ نوێژ جددی دەربکەوێت، بەڵام ئەگەر لە جیهانی ناوەوەیدا، لە دڵ و ویژدانیدا، جددییەتی پەیدا نەکردبێت، ئاوا تەنها گوڵەستێرەیەکە و ماخۆلانیەتی وەک ئەستێرە دەربکەوێت. ڕوونیشە کە دەرکەوتنی بەم شێوەیە زۆر ناخایەنێت. کەسایەتییەکان ناشارێنەوە. چار نییە. زوو بێت یان درەنگ، هەر مرۆڤێک کەسایەتییەکەی چۆن بخوازێت، ئاوا خۆی دەنوێنێت. مەگەر ئەوەی جدییەت بووبێتە ئاکارێکی دانەبڕاوی کەسایەتییەکەی. مرۆڤیش لە ڕێی مەشق و ڕاهێنان و کۆنترۆڵکردنێکی چڕوپڕی نەفسەوە دەتوانێت ئەم پلەیە بەدەست بێنێ. جا لە ئەگەری بوونی وەها ڕاهێنان و کۆنترۆڵێکدا بەو شێوەیە بوون، پێش بەو شێوە دەرکەوتن دەکەوێت. مەعلوومی جەنابیشتانە کە چۆلەکە ناتوانێ بۆ ماوەیەکی زۆر وەک تاوس، عەرزی ئەندام بکات و خۆی بنوێنێ، واتا مرۆڤ ڕۆڵەی نەست و لاشعوریەتی، ناتوانێت لێی هەڵبێت و لە دەستی قوتاری بێت. دەتوانین بابەتەکە بەم شێوەیە کۆ بکەینەوە، دەبێ لە ناوەوەدا ئیحسان هەبێ، تاوەکو لە دەرەوەدا ئیتقان ببێ. دەرەوەی مرۆڤ دەبێ هەمیشە لە ناخیەوە هێز و کۆمەک وەربگرێ. پێویستە جیهانی ناوەوەی مرۆڤ ڕەنگی جددیەتی گرتبێ، تاوەکو ڕووپەڕی دەرەوەی جددیەت نمایان بێت. حەزرەتی عومەر دەربارەی پێشنیارکردنی یەکێک لە هاوەڵە گەورەکانی بۆ مەقامی خەلافەت دەفەرموێ، ئەو زاتە لە هەموو ڕوێکەوە شایانی خەلافەتە، بەڵام گاڵتە و سوعبەتی کەمێک زیادە، لە کاتێکدا کە خۆتان دەزانن خەلافەت داخوازی جدیەتە. خەلافەتێک کە بەڕێوەبردنی خەڵکە پێویستی بە جدیەتە. ئەی خەلافەتێک کە نوێنەرایەتیکردنی پەروەردیگارە لەسەر زەوی پێویستی بە جدیەت نیە؟ ئاخر مرۆڤێک لە حزوری پەروەردیگاردا ئەو جدیەتەی لا دروست نەبووبێت، کە بەندەی ملکەچی ئەو زاتە مەزنەیە، چاوەڕێی چ جددیەتێکی لێ دەکەن لە ئیش و کارەکانی تریدا؟ هەستی ئەحسان و جددیەت مینی سەرەتای فەرموودەکە حەرفی جەڕە و واتای حەسر دەگەیەنێت، بەمەش، ئاماژە بۆ ئەو ڕێیە دەکرێت کە پێویستە مسوڵمان بیگرێتە بەر بۆ گەیشتن بە ڕازی ئیحسان. ئەو ڕێیەش بریتییە لە وازهێنان لە خەمساردی و بێباکی. بەڵێ، تاوەکو مرۆڤ جددییەت بەدەست نەهێنێت و دەستبەرداری گوێپێنەدان و بێباکی نەبێت، مەحاڵە بەرز ببێتەوە بۆ پلەی ئیحسان. لە فەرموودەکەی جوبرەئیلدا پلەی ئیحسان وەک دوا قۆناغ باسی لێوە دەکرێت، کاتێک جوبرەئیل هاتە خزمەتی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم سەرەتا پرسیاری ئیمان پاشان پرسیاری ئیسلامی لێ کرد، ئینجا لە دوای تەسدیق کردنی ئەو وەڵامانەی کە پێغەمبەر علیه الصلوة والسلام دانیەوە، خۆ ئەگەر تۆش ئەو نەبینی ئەوا ئەو تۆ دەبینێت، گەیشتن بەم پلەیەش تەنها بە تەقوا و زوهد و ویلایەتی هەرە مەزن مەیسەر دەبێت، سەرەتا پێویستە مرۆڤ گەیشتن بەو خاڵە بکات بە ئامانج و خولیای سەری، دواتر یەک بە یەکی ئەو ڕێگایانە تاقی بکاتەوە کە دەیگەیەننە ئەوێ. خوای گەورە بۆ مرۆڤ لە شادەماری دڵی نزیکترە، مرۆڤیش بە هەموو شتێکیەوە لە دەستی قودرەتی ئەو زاتەدایە و چۆنی بوێت وا هەڵاوگێڕی دەکات، هەموو شتێکیش بریتییە لە تەجەلیاتی ئەو. بێهودەی و ماندووبوونە گەر لە دەرەوە بەدوایدا بگەڕێیت، چونکە ئەو لە مرۆڤ نزیکترە بۆ خۆی. شکۆفەی ئەم نهێنییەش ئیحسانە. نووری نەمر.